بەرەنگاری نەرییانە، لاپەڕە سەد و بیست و چوار. خوێنەر، ئەو شتەی کە تۆ بە هێزی ڕۆح یاخود هێزی ڕاستی ناوت برد، ئایا لە لایەنی مێژوویەوە بەهانەی خۆی هەیە کە بیسەلمێنێت؟ پێم وابێت تاکە نموونەیەک نییە تیایدا بواری ئەوە بۆ هیچ دەوڵەتێک ڕەخسابێت لە ڕێگای بەکارهێنانی ئەو هێزەوە خۆی بسەلمێنێت. من تا ئێستاش بڕوام وایە تەنها هەر سزادانی جەستەیی دەتوانێ ڕێگا لە خراپەکار بگرێ تا کردەوەگەلی خراپ ئەنجام نەدات. گاندی. تۆڵسیدای شاعیر دەڵێت، بەزەیی یان سۆز بناغەی ئایینە، هەروا خۆپەرستیش بناغەی جەستەیە، هەر بۆیە تا بەسەر زیندوو بین نابێت دەست لە بەزەیی هەڵبگرین. بەلای منەوە ئەم جەخت کردنە وەک ڕاستێکی زانستی وایە، وەک چۆن بڕوام وایە دوو کۆی دوو دەکاتە چوار، باوەڕم بە دروستی ئەو جەخت کردنەش هەیە. خودی هێزی سۆز خۆی هێزی ڕۆحانی و هێزی ڕاستیە و بەڵگەی ئاشکرامان هەیە بۆ کاریگەریەکەی. گەر ئەو هێزە نەبێت جیهان لەنێو دەچێت. بەڵام ئەوەی کە تۆ داوای دەکەیت بەڵگەی مێژووییە. هەر بۆیە پێویستە لەسەرمان تێبگەین مێژوو چییە. لە نێو کۆجراتیدا وشەی مێژوو ئەم واتایی هەیە. بەم جۆرە ڕوویدا. کەوابوو ئاسانە نموونە بهێنرێتەوە لەبەر ئەوەی نموونەگەل زۆرن. بەڵام ئەگەر مێژوو بریتی بێت لە پەیوەندییەکانی نێوان پادشاکان و میرەکان و ئیمپراتۆر و سوڵتانەکان، ئەو دەمە هیچ نیشانە و شوێنەوارێکی هێزی ڕۆحی یاخود بەرەنگاری نەرێییانەی تیادا بەدی ناکەیت. تۆ ناتوانی لە کانی قەڵایی داوای زیو بکەیت. مێژووش بەو جۆرەی کە فێری ئێمەیان کردووە، گێڕانەوەیەکی ئەو جەنگانەیە کە لە جیهاندا ڕوویان داوە. هەر بۆیە پەندێکی ئینگلیزی هەیە دەڵێت. میللەتی بەختیار ئەو میللەتەیە کە مێژووی نییە. مێژوو وردەکاری دەربارەی ژیان و هەڵسوکەوتی پادشاکان و پەیوەندی نێوان پادشاکان دەگوێزێتەوە. بەڵام گەر وابوایە و لە نێو جیهاندا لەوە بەولاوە ڕووی نەدابایە، ئەوا لە مێژ بوو جیهان لە نێو چووبوو. گەر مێژووی جیهان بە جەنگ دەستی پێ بکردایە، ئەو دەمە لە نێو جیهانی ئەمڕۆکەدا ژیانی مرۆیی هیچ شوێنەوارێکی نەدەبوو. هەندێک لەو میللەتانەی کە بەڵای شەڕ بەسەریاندا هاتووە، تەفر و تونا بوون، وەکی دانیشتوانی ڕەسەنی ئوستوڕالیا کە داگیرکارە سپی پێستەکان پاکتاویان کردوون. تکام وایە ئەوە تۆمار بکەیت کە ئەم میللەتە بۆ داکۆکی لە خۆکردن هێزی ڕۆحی بەکار نەهێناوە و پێویستیش نەبووە ژیر بێت تا بزانێت ئەوانەی کە لەسەر دار و پەردی ئەو دامەزران بە هەمان ئەو چارەنووسە دەگەن کە ئەمان پێی ڕاگەیشتن. ئەوەی بە زەبری شمشێر بسەنێت، بە زەبری شمشێر دەسەنرێت. خۆشمان پەندێکی هندیمان هەیە دەڵێت، مەلەوانی لێهاتوو دەخنکێت. مادامەکی هێشتا جیهان مرۆگەلی تیادا دەژی، ئەمە بەڵگەیە بۆ ئەوەی کە بە هێزی چەک پشئەستوور نییە، بەڵکو بە هێزەکانی ڕاستی و میهرەبانی پشئەستوورە. هەر بۆیە ئەو بەڵگە ڕوون و ئاشکرایەی کە دەربارەی سەرکەوتنی ئەم هێزە ناتوانرێت بەرپەچ بدرێتەوە، لەوەدایە کە وێڕای هەموو ئاشووبەکان هێشتا جیهان هەر ماوە. ژیانی ملیۆنان و دەیەها ملیۆن لە بوونەوەرەکان بەندە بە کارایی ئەو هێزەوە. لە بەردەم ئەو هێزەدا ناکۆکیە ڕۆژانەکانی نێوان ملیۆنەها خێزان پووچ دەبنەوە، بە سەدان میللەت بە ئاشتەوایی دەژین، بەڵام مێژوو لەو بارەیەوە هیچ ناڵێت. لە ڕاستیدا مێژوو گێڕانەوەی هەموو ئەو ڕووداوانەیە کە پەکی کاری هێزەکانی میهرەبانی و ڕۆحیان خستووە. زۆر جار دوو برا بە شەڕ دێن و کاتێکت زانی یەکێکیان دەکشێتە دواوە، چونکە ئەو سۆزەی کە لە نێو ناخیدا پەنهانە بە ئاگا هاتۆتەوە. ئیدی هەردووکیان جارێکی دی بە بێوەی دەست بە ژیان دەکەنەوە بێ ئەوەی کەس تێبینی ئەوە بکات. گەر یەکێک لە دوو براکە ڕاوێژ بە پارێزەرێک بکات یان هەردووکیان چەک هەڵبگرن یا داوای دادپەروەری لە دادگا بکەن، دادگا کە چی تر نییە جگە لە شێوەیەکی دیکە لە شێوەکانی هێزی دڕندانە، ئەوا چیرۆکەکەیان دەکەوێتە سەر ڕووپەڕی ڕۆژنامەکان و دەبێتە وێردی سەر زمانی خەڵکی و لە نێو مێژوودا شوێن و جێی خۆی دەکاتەوە. ئەوەی بەسەر تاک و گروپەکاندا دەچەسپێت، بەسەر دەوڵەتانیشدا هەر ڕاستە. هیچ بوارێکیش نییە بۆ ئەوەی بەو جۆرە بیر بکرێتەوە، کە یاسایەک بۆ خێزانەکان و یەکێکی دیکەش بۆ میللەتان لە گۆڕێدا هەیە. کەواتە مێژوو، لیستی ئەو کۆسپانەیە کە پەکی بەڕێوەچوونی سروشتییانەی ژیانیان خستووە. هێزی ڕۆح، لەبەر ئەوەی کە هێزێکی سرووشتییە، مێژوو دوور و نزیک ئاماژەی بۆ ناکات. خوێنەر، بەپێی ئەوەی تۆ دەیڵێیت، لەوە دڵنیا دەبین کە لە نێو مێژوودا هیچ نموونەیەک دەربارەی ئەم چەشنە لە بەرەنگاری نەرێییانە بوونی نییە، بەڵام پێویستە پێش هەر شتێک لەسەر مەبەست لە بەرەنگاری نەرێییانە پێک بێین. هەر بۆیە باشتر وایە لەو بارەیەوە ئاشنام بکەیت. گاندی، بەرەنگاری نەرێییانە ئەو ڕێگایەیە کە بەهۆیەوە بە قایلبوونمان بە بەرگەگرتنی ئێش و ئازار پارێزگاری لە مەفەکانمان دەکەین. کوت و مت پێچەوانەی بەرەنگاری چەکدارانەیە. بۆنموونە، کاتێک من قایل نابم کارێک بکەم لەبەرئەوەی ئەو کارە بە ویژدانم ناتەبایە، مانای وایە هێزی ڕۆحم بەکارهێناوە. یا بۆ نموونە، ئەگەر میری یاسایەک دەربکات بە سەرمدا جێبەجێ بکرێ و من نەتوانم قبووڵی بکەم و گەر من بتوانم لە ڕێی زەبر و زەنگەوە فشار بخەمە سەر میری بۆ ئەوەی ئەو یاسایە هەڵبوەشێنێتەوە، مانای وایە من هێزی مادیم بەکارهێناوە. بە پێچەوانەشەوە ئەگەر قایل نەبووم مل بۆ ئەو یاسایە بدەم و ئەو سزایەم قبوڵ بێت کە لەو مل نەدانەم دەکەوێتەوە، مانای وایە هێزی ڕۆحم بەکارهێناوە. ئەو هێزەی کە خۆکردنە قوربانی دەسەپێنێت. کەسیش ناتوانێ نکوڵی لەوە بکات کە خۆکردنە قوربانی زۆر لە بەقوربانیدانی خەڵکی باڵاتر و پایەبەرزترە. وێڕای ئەوە، ئەگەر ئەو هێزەم بۆ ئامانجێکی نادادپەروەرانە بەکارهێنا، ئەوا تەنها هەر ئەوە ئازار دەچێژێت کە بەکاری دەهێنم. هیچ کەس لە ئازارەکانیدا ئەو ئازارانەی کە زادەی ئەو هەڵەیەن کە کردوێتی بەشداری ناکات. چونکە هیچ مرۆڤێ ناتوانێت لەوە دڵنیا بێ کە تەنها هەر خۆی لەسەر هەقە و ئەو بابەتە هەڵەیە، چونکە لە ڕوانگەی ئەودا بەو جۆرەیە. ئەو تەنها لە توانایدا هەیە ئەمە بڵێت. بە بڕوای من بە لای منەوە هەڵەیە. بەم پێیە ئەوەی کە ئاشکرا و ڕوونە ئەوەیە ئەو ناچار نییە کارێک بکات کە بە هەڵەی دەزانێ و پێویستە لەسەری خۆی ئامادە بکا بۆ لە ئەستۆ گرتنی ئاکامەکانی ئەم بۆچوونەی. ئیدی ئەو ئاکامانە لە هەر چەشن و جۆرێک بن. هەر ئەمەشە نهێنی جێبەجێ کردنی هێزی ڕۆحی. خوێنەر، بەم پێیە پێ دەچێت تۆقینت لە یاساکان بێت، ئەمەش مانای شۆڕش دەگەیەنێت، ئێمە هەمیشە وەکی میللەتێک کە ڕێز لە یاساکان دەنێین تەماشا کراوین. ئەم ئێستا وەک دەردەکەوێ تۆ زۆر لادەدەیت، تەنانەت پەڕگیرانیش بڕوایان وایە پێویستە لەسەرمان ڕێز لە یاسا دەرچووەکان بنێین. گەر ناتەباش بن پێمان وایە ئەوا پێویستە بە زەبری هێز دانەرانیان بکەینە دەرەوە. گاندی. ملدان بۆ یاساکان لە لایەنی تیۆرییەوە هەم سەبارەت من و هەم سەبارەت تۆ هیچ بایەخ و گرنگیەکی نییە. ئێمە تەنها دەمانەوێ ئاشنای دادپەروەری بین و پاشان ملی بۆ بدەین. گەر ئێمە میللەتێکیش بین ڕێز لە یاساکان بنین، ئەمە بەو پەڕی سادەیی مانای ئەوە دەگەیەنێت کە ئێمە بەرەنگارچی نەرێگەراین. گەر هەندێک لە یاساکانیشمان لا ناپەسەد بن، ئەوا تا ئەو سنوورە ناڕۆین کە سەری دانەرانیان پان بکەینەوە، بەڵکو تەنها هەر بەو هێندە بەس دەکەین کە ملیان بۆ نادەین و هەموو ئەو ئێش و زیانانەش لە ئەستۆ دەگرین کە لەو مل نەدانە دەکەوێتەوە. ئەو گوتەیە کە دەڵێت، ئێمە مل بۆ یاساکان دەدەین، ئیدی چ یاساگەلی دادپەروارانە بن یان ستەمگەرانە، ئەوە گوتەیەکی نوێیە. لە ڕابردوودا پرسەکە بەو جۆرە نەبوو، بەڵکو خەڵکی ئەو یاسایانەیان سنوور دەبەزاند کە بە دڵیان نەبوون و ئەو سزایانەیان قەبووڵ بوو کە لەو سنوور بەزاندنە دەکەوتەوە. ملدان بۆ یاساگەلێک کە ویژدانمان ڕەتیان دەکاتەوە پێچەوانەی ئابڕوی مرۆڤایەتیمانە. هەروەها مانای سەرپێچی کردنە لە ئاین و قایل بوونە بە کۆیلایەتی. بۆنموونە ئەگەر میری داوامان لێ بکات بە ڕووتی بسوڕێینەوە ئایا مل بۆ داواکەی بدەین؟ ئەگەر پێویست بێت لە سەرم پەنا بۆ بەرەنگاری نەرێییانە بەرم، ئەوە هەر ئەوەندە بەسە کە بڵێم من دان بەو جۆرە یاسایەدا نانێم. بەڵام ڕەنگە ئێمە خۆمان لە بیر بچێتەوە و بە ئەندازەیەک بەڕێوە ببرێین کە گوێ بە هیچ یاسایەک، ئیدی چەندە یاسایەکی ئابڕووبەریش بێت، نەدەین. ئەو مرۆڤەی کە دەرک بە گەوهەری بەهای خۆی دەکات و تەنها لە خودا دەترسێت، هیچ مرۆڤێکی تر ناتوانێت بیترسێنێت. پێویستیش نییە بەهۆی یاساگەلێکەوە کە دەستکردی مرۆڤەکانن پارێزگاری لە خۆی بکات. میری چاوەڕوانی ئەوەمان لێناکات و پێشمان ناڵێت پێویستە لەسەرتان وا و وا بکەن، بەڵکو دەڵێت ئەگەر وا و وا نەکەن سزا دەدرێن. ئێمە بۆ ئەو ئاستە نزمە دابەزیوین لەبەر ئەوەی بڕوامان وا بووە ئەرک و ئایینمان ئەوەمان بەسەردا دەسەپێنن مل بۆ یاساکان بدەین. هێندە بەسە کە مرۆڤ بزانێت مل کەچبوونی بۆ یاسا گەلێکی ستەمگەرانە بە سروشتی خۆی پێچەوانەیە. ئەو دەمە هیچ هێز و هیچ ستەمێکی مرۆیی ناتوانن ناچاری بکەن مل بۆ ئەو چەشنە یاسایانە بدات. ئەمەیە ڕێگای ڕاستەقینە بۆ سەربەخۆبوون. چەوت و کفرە گەر بڕوامان وابێت کە پێویستە لەسەر کەمایەتی ملکەچی زۆرایەتی بێت. زۆر جار دەرکەوتووە کە زۆرایەتی بە هەڵەدا چووە، بەڵام بیروباوەڕی کەمایەتی ڕاست بووە و کەمایەتی ڕاستی بۆ چووە، لە بنەڕەتیشدا چاکسازی تەنها لە کەمایەتییەکەوە هەڵدەقڵێت کە بەرهەڵستی زۆرایەتی دەکات. گەر پێویست بێت بۆ مرۆڤ دزی بکات، تاکو باندی دزان لە ڕیزەکانی خۆیدا وەریبگرێت، ئایا ئەمە مانای ئەوە دەگەیەنێت کە پێویستە لەسەر مرۆڤی ئابڕوومەند مل بۆ ئەو پێداویستیە بدات؟ تا کۆیلە بڕوای بە ئەفسانەی ناچاربوون بە ملدان بۆ یاساگەلە ستەمگەرەکان هەبێت، کۆیلایەتی هەر بەردەوام دەبێت، تەنها هەر بەرەنگاری نەرێییانە دەتوانێت ئەو ئەفسانەیە نابووت بکات. بەکارهێنانی هێزی دڕندانە یان تۆپهاوێژەکان بە بەرەنگاری نەرێییانە ناکۆک و ناتەبایە، چونکە ئەم بەکارهێنانە مانای ئەمە دەگەیەنێت، ئەو شتەی کە ئێمە دەمانەوێت، وێڕای بەرهەڵستی نەیارانمان، دەمانەوێت لە ڕێگای هێزەوە دەستی بخەین، تەنها بە بەهانە هێنانەوەشمان بۆ بەکارهێنانی هێزی دڕندانە، ئیدی نەیارەکەمان مافی خۆی دەبێت کە ئەویش پەنا بۆ هێزی دڕندانە بەرێت و لە دژمان بەکاری بهێنێت. بەم هۆیەشەوە هەموو توانا و شیاوێتیەک بۆ لێکتر گەیشتن لەنێو دەچێت وەک ئەو ئەسپەی بەرداشی ئاش هەڵدەسوڕێنێت و کە هەردوو چاوی بەسراوەتەوە تەنها خەیاڵ هەلی ئەوەمان بۆ دەڕەخسێنێت کە بڕوامان وابێت پێشڕەوی دەکەین بەرەنگاری نەرێیانە تاکە دەرمانە بشێت بەو کەسانە بدرێت کە دڵنیان لەوەی ناچارنین گوێڕایەڵی ئەو یاسایانە بن کە ویژدانیان پەسەندی ناکەن، ئیدی بەکارهێنانی هەر دەرمانێکی تر تیاچوونی لەدوایە. خوێنەر، لە قسەکانت ئەنجامگیری ئەوە دەکەم کە تۆ بڕوات وایە بەرەنگاری نەرێییانە باشترین چەکە بۆ مرۆڤە لاوازەکان، بەڵام مرۆ بەهێزەکان دەتوانن چەک بەکاربێنن. گاندی، دروست، هەڵەکەت هەڵەیەکی گەورەیە. چونکە بەرەنگاری نەرێییانە واتە بەکارهێنانی هێزی ڕۆحی. چەکێکی بێ هاوتایە لەبەر ئەوەی لە هەموو چەکەکان کاریگەرترە. کەوابوو چۆن دەتوانیت بە چەکی مرۆڤە لاوازەکان ناوزەدی بکەیت؟ ئەو مرۆڤانەی خاوەنی هێزی جەستەیین ئەو ئازایەتییان نییە کە بەرەنگاری نەرێییانە دەیخوازێت. بۆنموونە ئایا مرۆی ترسنۆک دەتوانێت بڵێت من مل بۆ ئەو یاسایە نادەم چونکە ویژدانم پەسەندی ناکات. ئێمە پەڕگیران بە پارێزەر بۆ داکۆکی لە هێزی دڕندانە لە قەڵەم دەدەین. کەوابوو بۆچی باس لە گوێڕایەڵ بوون بۆ یاساکان دەکەین؟ من لە پای ئەوە سەرزەنشتیان ناکەم و ناڵێم بۆچی ناتوانن بە جۆرێکی تر ڕەفتار بکەن. کاتێک کە لە توانایاندا دەبێت ئینگلیز بکەنە دەرەوە تاوەکو خۆیان لە شوێنی ئەوان جڵەوی دەسەڵات بگرنە دەست. ئەو دەمە داوا لە هەمووان دەکەن مل بۆ یاساکانیان بدەن. هەر ئەمەشە ئەو شتەی کە دەستوور داوای دەکات. بەرەنگارچی نەرێگەرە، ملدان بۆ هەر یاسایەک کە ویژدانی قەبووڵی ناکات ڕەت دەکاتەوە، تەنانەت ئەگەر بە تۆپهاویژەکانیش هەڕەشەی لێ بکەن. تۆ پێم بڵێ ئەم دوو کارە کامیان ئازایەتی زیاتریان گەرەکە؟ خۆشاردنەوە لە پشت تۆپهاوێژەکان و تۆپهاویشتن بۆ لەناوبردنی خەڵکانی تر، یان پێشڕەویکردن بە ورەیەکی بەرزە و دەم بە خەندە لە لوولەی ئەو تۆپهاوێژەوە کە بەهۆیەوە مەرگ ڕووت تێدەکات؟ کامیان جەنگاوەری ڕاستەقینەن؟ ئەو مرۆیەی کە هەموو ساتێک هاوڕێی مەرگە یان ئەو مرۆیەی کە مەرکێنە بۆ خەڵکانی تر؟ بڕوا بکە هەر مرۆیەک لە ئازایەتی و ئابڕووی کەم نەبێ دەتوانێت ببێتە بەرەنگارچییەکی نەرێگەرە. بەڵام لەگەڵ ئەوەشدا من دان دەنێم بەوەدا کە مرۆیەکی بە لەشوولار لاواز دەتوانێت بێتە بەرەنگارچییەکی نەرێگەرە. ڕەنگە مرۆیەکی تاک و تەنها و هەروەها ملیۆنان مرۆڤیش ئەوەیان پێ بکرێت. هەروەها ژنانیش وەکی پیاوان ئەوەیان پێ دەکرێت. ئەم کارە نە مەشقی سەربازی و نە ئاشنابوون بە هونەرەکانی زۆرانبازی پێویستە. بەرەنگارچی نەرێگەرە تەنها پێویستی بە کۆنترۆڵی خود هەیە. هەر مرۆڤێک بتوانێت کۆنترۆڵی خودی خۆی بکات وەکی پادشای دارستان ئازاد دەبێت و تەنها تەماشاکانی بەسە بۆ لەناوبردنی نەیارەکانی. بەرەنگاری نەرێییانە، شمشێرێکی دوو سەرەیە، دەتوانرێت لە هەموو دۆخەکاندا بەکاربهێنرێت، بۆ ئەو مرۆیەی کە بەکاری دەهێنێت و هەروەها بۆ ئەوەش کە لە دژی بەکاردەهێنرێت، پیرۆز و مایەی شادییە. ئەو ئاکامانەش کە لێی دەکەونەوە، کاریگەرییەکی درێژخایەنیان هەیە و دڵۆپە خوێنێک چییە، ناڕژرێت. بەرەنگاری نەرێ یانە چەکێکە ژەنگ ناگرێ و نادزرێ. شەڕی نێوان بەرەنگارچییە نەرێگەراکان شەڕێکی ماندووکەر نییە. هەروەها شمشێری بەرەنگاری نەرێ یانە پێویستی بەوە نییە بخرێتە نێو کێلان. ئەوەی کە سەیر و مایەی سەرسوڕمانە ئەوەیە ئەم چەکە بە چەکی مرۆڤە لاوازەکان لە قەڵەم دەدرێت. خوێنەر، تۆ گوتت بەرەنگاری نەرێییانە لە تایبەتمەندییەکانی هنددا، ئایا ئەمە مانای ئەوە دەگەیەنێ کە هند هەرگیز پەنای نەبردۆتە بەر تۆپهاوێژەکان؟ گاندی، هەڵبەت، هند لە ڕوانگەی تۆدا تەنها هەندێک لە میرەکان دەگرێتەوە، بەڵام لە ڕوانگەی مندا ئەو ملیۆنان مرۆڤەیە کە بوونی ئێمە و بوونی ئەو میرانەیان پێوەبەندە، پادشاکان هەمیشە چەکی پادشاکان بەکاردەهێنن کە هێزە. ئەوان دەیانەوێت فەرمان بدەن، بەڵام ئەو مرۆیانەی کە پێویستە لەسەریان گوێڕایەڵ بن پێویستیان بە چەک نییە و لە تێکڕای دەوڵەتانی جیهانیشدا زۆرینەن. ئەگەر لێهاتوویی لە بەکارهێنانی هێزی جەستەشدا پەیدا بکەن، وەکی ئەوانەیان بەسەردێ کە فێریان کردوون و عەقڵیان لەدەست دەدەن. بەڵام سەروەختێک کە شارەزایی لە بەکارهێنانی هێزی ڕۆحدا پەیدا دەکەن، ئەودەمە فەرمان و هەڕەشەی سەر گەورەکان لە سەری لووت و نووکی شمشێرەکانیان ناترازێ. چونکە پیاو چاکەکان قینیان لە فەرمانگەلە ستەمگەرەکانە. هەرگیز هیچ ڕۆژێک لە ڕۆژان جووتیاران ملیان بۆ هەڕەشەکانی شمشێر کەچ نەکردووە و نازانن چۆن چۆنی بەکار دەهێنرێت و لە بەکارهێنەرانیشی سڵ ناکەنەوە. ئەو مرۆیانەی کە بیرۆکەی مەرگ بە جۆرێک ئاسوودەیان دەکات وەک ئەوەی سەرینێک بێت سەریان بنێنە بانی، دروست مرۆگەلێکی بەهێزن. ئەو مرۆیانەش کە بە گژ مردندا دەچنەوە، لە هەموو ترسێک ئازاد و ڕەهان. ئەم وێنایە تەنانەت سەبارەت بە ئەوانەش کە لە ناوجەرگەی جادووی هێزی دڕندانەی فریودەردا کاردەکەن، هیچ زێدەگۆییەکی تیادا نییە. لە لایەنی کردەییشەوە لە هنددا هەمیشە گەل لە هەموو بوارەکانی ژیاندا پەنای بۆ بەکارهێنانی بەرەنگاری نەرێییانە بردووە. هەروەها هەر هێندەی سەردارەکانمان کارێک بکەن کە ئێمە پێی قایل نەبین، ئیدی خێرا لە هاوکاریکردنیان دادەبڕێین. هەر ئەمەشە بەرەنگاری نەرێییانە. من دۆخی میرنشینێکی بچووکم هێتەوەیاد، کە جوتیارەکانی بەهۆی فەرمانێکەوە کە میرەکەی دەریکردبوو توڕە بووبوون. ئیدی پاش ماوەیەک دەستیان کرد بە کۆچکردن لە گوندەکە و ئەمەش سۆزی میرەکەی بزواند و پاڵی پێوەنا پۆزش بۆ دانیشتوانی میرنشینەکەی بهێنێتەوە و ئەو فەرمانە پووچەڵ بکاتەوە کە دەریکردبوو. زۆرن ئەو دۆخە هاوشێوانەی کە دەکرێ وەک نموونە دەرباری هند بهێنرێنەوە. سەربەخۆیی ڕاستەقینە تەنها سەروەختێک هێتەدی کە هێزی میللەت لە بەکارهێنانی بەرەنگاری نەرێییانەدا پەنهان بێت. ئیدی هەر ڕێگایەکی دیکە ڕێگایەکە بە ئێمە نامۆیە. خوێنەر، کەواتە تۆ دەڵێیت پێویست ناکات مەشق بە لەشولارمان بکەین. گاندی، من شتی لەو جۆرە ناڵێم. دژوارە بتوانرێت بە جەستەیەک کە مەشقی بەخۆوە نەبینیوە پیادەی بەرەنگاری نەرێییانە بکرێت. بە شێوەیەکی گشتی، ئەو ڕۆحەی کە نیشتەجێی لەشێکی نازدارە بە ڕێگای لاوازی پارێزگاری لێ دەکرێت. لە هەر جێگەیەک خود لاواز بێت ناکرێ و ناشێ ڕۆح بەهێز بێت. هەر بۆیە پێویستە لە ڕێگای خۆڕزگارکردنمانەوە لە دەست نەریتی هاوسەرگیریکردن لە تەمەنێکی زووەوە هەروەها خۆڕزگاریکردن لە دەست ژیانی خۆشگوزەرانی، دۆخی جەستەییمان باش بکەین. گەر داوا لە مرۆڤێکی بە لەش و لار لاواز بکەیت ڕووبەڕووی تۆپهاوێژ ببێتەوە، خەڵکی پێت پێدەکەنن. خوێنەر. کەواتە وەک دەردەکەوێ کارێکی ئاسان نییە ببیتە بەرەنگارچێکی نەرێگەرە. لەمبارەدا دەخوازم ئەوەم بۆ شرۆڤە بکەیت کە چۆن ببین بە بەرەنگارچی نەرێگەرە. گاندی. پرسەکە لە لایەک ئاسانە، بەڵام لە لایەکی ترەوە قورس و گرانە. ڕێکەوتی بەرەنگارچێکی نەرێگەرام کرد تەمەنی چواردە ساڵ بوو. چەندینی تریش نەخۆشی جەستەییان لاوازی و بێهێزی کردبوون. هەروەها ڕێکەوتی چەندین کەسی بەلەشولار بەهێزم کرد کە خاوەنی هەموو توانایەک بوون، بەڵام لە توانایاندا نەبوو ببنە بەرەنگارچی نەرێگەرا. لە پاش ئەزموونە دوورودرێژەکانم بۆم دەرکەوت ئەو کەسانەی کە دەیانەوێت ببنە بەرەنگارچی نەرێگەرا، پێویستە لەسەریان پارێزگاری لە خاوێنی و داوێنپاکی ڕەهای خۆیان بکەن و هەژاری بگرنە خۆ و مل بۆ ڕاستی بدەن و ئازایەتی لەنێو ناخی دەروونیاندا تەیار بکەن. خاوێنی و داوێنپاکی یەکێکە لە گرنگترین سیستەمەکان و بەبێ ئەم سیستەمە خود ناتوانێت بە پلەی توندی پێویست ڕابگات. ئەو مرۆڤەی کە پیادەی داوێنپاکی ناکات پیاوەتی لەدەست دەدات و لەشی خاو دەبێتەوە و مرۆیەکی ترسنۆکی لێ دەردەچێت. ئەو مرۆڤەش کە سەرقاڵی تێرکردنی چێژ و حەزە جەستەییەکانی دەبێت ناتوانێت تەقەلایەکی زۆر بکات. چەندین نموونەی زۆر لەو بارەیەوە هەن. ئەمێستا ئەو پرسیارە ئاساییە کە بە بیر و زەین دا هەیەت زانینی هەڵسوکەوتی ئەو مرۆیانەیە کە هاوسەرگیریان کردووە. سەبارەت ئەو مرۆیانەی هاوسەرگیریان کردووە هیچ گرفتێک لە گۆڕێ دا نییە. کاتێکیش کە ژن و مێرد بێ هیچ کۆت و بەندێک بە پیر بانگەوازی چێژ و حەزە جەستەییەکانەوە دەچن، دەبنە کۆیلەی ئەنگێزە ئاژەڵییەکانیان. لەبەر ئەوە پێویستە کارەکە تەنها لە چوارچێوەی دەستەبەرکردنی بەردەوامبوونی وەچەخستنەوەدا قەتیس بکرێت. ئیدی لەوە بترازێ پێویستە ڕێگای لێ بگرێت. جاروبار بەرەنگارچی نەرێگەرە تەنانەت ئارەزووی ئەوە ناکا کە وەچەشی هەوێت. بەم جۆرە پیاوێک کە هاوسەرگیری کردووە، لە توانایدا هەیە پارێزگاری لە سیفەتی ڕەهایی خۆی بکات. ناتوانم بە جۆرێکی تێر و تەسەلتر سەبارەت ئەم بابەتە بدوێم، کە بواری کەمە و لەبەر ئەوەی چەندین پرسیاری زۆری بە زەین و بیردا هێن، لە نموونەی ئەم پرسیارانە، چۆن پیاو بتوانێ ژنەکەی قایل بکات؟ ئەو مافانە چین کە ژنەکەی هەیەتی؟ ئەوانەی کە دەیانەوێ بەشداری لە کارێکی مەزندا بکەن، پێویستە لەسەریان کار و باری خۆیان تەگبیر بکەن و کێشەکانیان چارەسەر بکەن. وەک چۆن داوێن پاکی و خاوێنی پێویستە، هەژاریش بە هەمان شێوە. لەبەر ئەوەی چاوچنۆکی بۆ پارە و پوول و بەرەنگاری نەرێییانە پێکەوە کۆ نابنەوە. بێگومان ئەمە مانای ئەوە ناگەیەنێت ئەو مرۆیانەی کە پارە و پوولیان هەیە پێویستە لەسەریان فڕێی بدەن، بەڵکو بایەخ و گرنگییەکی زۆری پێ نەدەن. هەروا پێویستە لەسەریان پێش ئەوەی دەست لە بەرەنگاری نەرێییانە هەڵبگرن، ئامادەبن دوایین فلسی خۆیان ببەخشن. لە کاتی گفتوگۆکەماندا قسەمان لەسەر بەرەنگاری نەرێییانە وەک هێزی ڕاستی کرد، هەر بۆیە پێویستە بە هەر نرخێک بێت هاوجووتی ڕاستی بێت. هەر سەبارەت ئەم بابەتە هەندێک پرسیاری ئەکادیمی نیگار دەبێت. لە نموونەی ئەم پرسیارە، ئایا دەشێ مرۆڤ لە پێناوی ڕزگارکردنی ژیاندا درۆ بکات؟ پرسیارگەلی لەم جۆرە بە زەینی ئەو کەسانەدا نایەت کە هەوڵ دەدەن پاکانە بۆ درۆکەیان بکەن هەرچی و کەسانەشە کە دروست دەیانەوێت هەموو کات مل بۆ ڕاستی بدەن ئەوانە بەو چەشنە تاقیکردنەوانەدا تێناپەڕن گەر پرسەکەش بەو شێوەیە بێت ئەوە چارەسەر بە جۆرێکی خۆبەخۆ هێتە بەردەستیان تاوەکو لە تەنگ و چەڵەمەکەیان قوتاریان بکات. هەروەها بەبێ ئازایەتی ناتوانین هانگاوێک لەسەر پیادەکردنی بەرەنگاری نەرێیانە پێشڕەوی بکەین. ئەوانەی لە هیچ ناترسن تەنها هەر ئەوانن کە دەتوانن پیادەی بکەن. لەبەر ئەوەی نە مردن دەیانترسێنێ و نە ئێش و ئازار دەیانتۆقێنێ و نە میریش ڕۆحیان دەبا و نە بۆچوونی خزم و کەسە نزیکەکانیشیان کاریان تێدەکا و نە خود شەیدایی و حەزی سامان و پارە دڵیان ڕادەکێشێت. هەروەها نابێت لەبەر دژواریان دەست لە جێبەجێکردنی ئەو بنەمایانە هەڵبگرن. چونکە سروشت توانای پێویستی بە مرۆڤ بەخشیوە بۆ ئەوەی سەرکەوتوانە بەرەنگاری هەموو ئەو ئاستەنگ و ئازارانە ببێتەوە کە دەبنە کۆسپ و لەمپەڕی سەر ڕێگای. ئەم بنەمایانەی هەڵسوکەوت بۆ هەموو کەس بەسوودن، تەنانەت بۆ ئەو کەسەش کە نیازی نییە خزمەتی نیشتیمانەکەی بکات. بەڵام نابێت تووشی بەدحاڵیبوون بین، چونکە ئەو کەسانەش کە دەیانەوێت فێری بەکارهێنانی چەک ببن، پێویستە لەسەریان ملکەچی ئەو بنەمایانە بن. بۆ ئەوەی کە مرۆڤ ببێتە جەنگاوەرێکی ڕاستەقینە، هەر هێندە بەس نییە کە ئارەزووی ئەوە بکا، بەڵکوو پێویستە لەسەری پارێزگاری لە خاوێنی و داوێنپاکیی خۆی بکات و قایل بێت بەوەی هەژاری بەشی بێت لە ژیاندا. هاوکات ئێمە ناتوانین وێنای سوارچاکێک بکەین کە لە ئازایەتی کەم بێت. بەڵکو لە تواناماندا هەیە بەو جۆرە وێنای بکەین کە لە گوتنی ڕاستی خۆی دەدزێتەوە. گەرچی ئازایەتی ڕاستەقینە لە ڕاستی جیا نابێتەوە. خۆدزینەوەش لە ڕاستی بە هەر شێوەیەک لە شێوەکان بێت مانای ملدان بۆ دەسەڵاتی ترس دەگەیەنێت. نابێت ئەم بنەمایانە کەس بترسێنن. ئەوەی لێرەدا شایەنی باسە ئەوەیە، ئەو مرۆڤەی کە پشت بە هێزی جەستەیی دەبەستێت، پێویستە خاوەنی چەند تایبەتمەندییەک بێت کە هیچ کەڵکێکیان نییە، ئەو تایبەتمەندییانەی کە بەرەنگارچی نەرێگەرە پێویستی پێیان نییە. ئیدی لەوە بترازێت دەبینیت هەموو ئەو کۆششە زیاددانەی کە ڕەنگە کەسی شمشێر بەدەست بیکات، ئەو کەم دەستییە بەسەریدا دەسەپێنێت کە لە ئازایەتیدا هەیەتی، هەر لەگەڵ ئازایەتی بەدەست هێنایەوە شمشێرەکە لە دەستی بەردەبێتەوە، لەبەر ئەوەی چیتر پێویستی پێی نەماوە. هەروەها مرۆڤێک گەر بە دارێک چەکدار بێت و کتوپڕ شێرێکی لێ پەیدا بێت، بە جۆرێکی سرووشتی و وەک هەوڵێک بۆ داکۆکی لە خۆکردن، دارەکە لە ڕووی شێرەکەدا بەرز دەکاتەوە. ئەو مرۆڤە دەرکی ئەوەی کرد کە تا ئەو کاتە چیتری نەکردووە تەنها قسەکردن نەبێت دەربارەی ئازایەتی، بێ ئەوەی ئازایەتی تیادا بێت. گەر لێگەڕێیت دارەکە لە دەستی بەربێتە خوارەوە، دەستبەجێ هەست بە ڕزگاربوون دەکات لە دەست گرێی ترس.